واشهد ان محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه وعلى اله وصحبه ومن والاه يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده میوانانی ماڵی خوای پەروەردگار دەم پاکان دەست پاکان دڵ پاکان بۆن خۆشەکانی میوانی ماڵی خوای میهرەبان مسلمانانی ئازیز لە دەستپێکی وەرزێکی نوێدا لەگەڵ سەرەتای ماڵ ئاواییمان لە وەرزی سەرما و هاتنە پێشێکی وەرزێکی نوێی بەهار و یەک دنیا مژدە و گەشبینی و دڵخۆشی و داخستنی دەرگای سەرما و سەرەتای وەرزێکی نوێ لە مانگی سێدا چەندین لەگەڵ هەبوونی ئێش و ئازار و ناڕەحەتی لەگەڵ ئەوەی کە مانگی سێ کرابوو بە مانگی ئازار بۆ میلەتی کورد بە یەکجاری بەڵام سپاس بۆ خوای پەروەردگار ئێمەی میلەتی کورد لە مانگی ئازاردا سپاسی خوای میهرەبان دەکەین زۆرێک لە ئازارەکانمان ساڕێژ بوو زۆرێک لە دوژمنەکانمان هەر لە مانگی سێدا کە ویستیان میللەتێکی ژێردەستە و مەزڵومی وەک کورد لەناوبەرن بەڵام خوا سبحانه وتعالی هەر لەم وەرزەدا و بە تایبەتی لەم مانگەدا زاڵمان و دوژمنانی ئێمەی لەناو برد بۆیە دەڵێین خدایە سپاس بۆ تۆ لەسەر نیعمەتی ئیمان و ئیسلام لەسەر نیعمەتی ئازادی، لەسەر نیعمەتی ڕاپەڕین، لەسەر نیعمەتی ئەوەی کە بەڕاستی ئەمن و ئاسایش و ڕزق و ڕۆزیت پێ بەخشیوین لەو ساتەوەختەوەی لە نەوەد و یەکەوە تا ئێستا سەرجەم ناز و نیعمەتەکانت سوپاس دەکەین و دەڵێین یا ربنا لك الحمد كما ينبغي لجلال وجهك ولعظيم سلطانك پاشان دەبێ ئێمەی مسوڵمان بزانین کە ئوممەت لە چی پێک هاتووە ئوممەت ئەو پێک هاتەیە کە خەڵکانێک لەسەر خاکێکی دیاری کراو بە ئاینێک ژیان دەبەنە سەر هیچ ئومەتێک بێ ئاین نییە هیچ ئومەتێک پێی ناوترێ ئومەت ئەگەر خاوەنی خەڵک و خاک نەبێت ئێمەش وەک موسوڵمانی میللەتی کورد خا کوردین لە خاکی کوردستاندا ئاینی ئیسلامیش ئاینمانە لەسەر خاکی کوردستان بەندەی خوای میهرەبانین لەو ساتە وەختەوەی کە نوێنەرمان چووەتە خزمەتی پێغەمبەری ئازیز لە مەککە ئیسلام ئەو کاڵا پڕ بە باڵایە کە لە گردنی شاخەکانی کوردستان و لە ناو هەناوی یەک بە یەکی ئەم میللەتە مسوڵمانەدا ڕۆچووە و جێگای خۆی گرتووە و هەرگیزا و هەرگیز نەتوانراوە و ناتوانرێ ئیسلام و کورد لێک جیا بکرێتەوە بەڵێ دەمەوێت لە دەستپێکی پەیامەکانی ڕاپەڕین و ئێش و ئازارەکانماندا بیرخستنەوەیەک بۆ تاک تاکی مسلمان بیرخستنەوەیەک بۆ کۆمەڵگای مسلمان یادخستنەوەیەک بۆ دەسەڵاتدارانی هەرێم لە پەیامێکدا دەدەین بە گوێیاندا و بە هەموو لایەکیان دەڵێین ئێمە ئەو میلەتەی لەسەر ئەم خاکە دەژین ئەمە تایبەتمەندیەکانمانە میلەتێکین زۆر ئازا و چاونەترس و گەلێکی نەدارین ئێمە خاوەن باوباپیری پاک و مێژوی پڕ نەیارین ئێمە خاک و ئاومان خەزێنەی زێر و زی و جەوهەراتە هەتیوی هەڵکوڕوزاوی بەر دەرگا و پاسارین ئێمە خاوەنی کۆشک و تەلار و وڵاتی پڕ دیوەخانین کەچی دایم لانەواز و کزی ژێر دەوارین ئێمە هەموو خێزانی یەک ماڵین هەر یەک گیای کێوێ دەخۆین بۆیە هیچمان بە هیچ نابێ بێ گەورە و سەردارین ئێمە یەک یەک هەر کەسمان بدوێنێ زانا، دانا، قسەزانین، بەڵام لە ڕیزی کردارا تێکدەر، نەزانکارین ئێمە وەستای قسە و کۆڵەواری دەستانین. خاکێکی بە پیت و فەڕین لەبارین بۆ هەموو دارێ. بە گیاکەڵە داپۆشراوین بێ خێو پڕ بژارین ئێمە دوژمنی خۆمان ناناسین خۆشباوەڕین سەرچڵین حەقناسین ناحەق تێکەڵکەرین بنەمای ستەمکارین ئێمە گوێچکەی سەرزەمینی کەڕ کرد دەنگی با بژی چەوساوە ئەی جیهان کێ غەم دەفرۆشێ غەمزەدەین کڕیارین ئێمە یەک نەناسین یەک ناگرین پارچە پارچەین دوژمن بە یەک ئاخ بۆ دکتۆری دەروونناس نەخۆشین دەردەدارین ئێمە بەرامبەر دوژمنی سەرسەخت وەکو مێی ممناسین بەناو خۆمان لە ناو خۆمان بۆ مریشکێ چەقۆکێش چەکدارین ئێمە وەرە ئەی تیشکی ڕاست ڕەوتی برایەتی ئیسلامەتی ڕاماڵە ڕووی ڕەشی دڵمان بێکەس گرفتارین ئێمە پەیامێک ئاراستەی گەنجان و نەوەی نوێ دەکەم کە لە ساڵی نەوەد و یەک پێشتر و بەرهەمی ساڵ و نەوەد و یەک مان لە بیر بێ هەرچی دەریایەک لە خوێن و ماندووبوونمان هەیە بۆچی درا بەڵام ئەفسوس گلەیی بێ کوردستانمان گەوهەرە زێڕە زمروتە عەیارە بیستە خاکەکەی بەڵام پێمان دەڵێ تا کەی ئەم بارو دۆخە دەسەڵاتداران کێ بەرپرسی پرسی برسی و وەڵامی بێ بەڵامی سەدان بۆچی و پرسیاری کوردە دایکی وەتەن چاوەڕوانی ئەم ڕۆژە بوو بۆ بوو بەم ڕۆژە چی نەکرا چی نەدرا لە پێناوی ڕزگاری کورد چۆن دامرکێ بیرە نەوتی گڕتێ بەربووی دڵی دایکان کێ ڕاژەنێ کۆرپەی حەزی هەتیوانی غەمباری کورد تا کەی سەرمان پڕ لە خەم و کارەسات و پڕ لە ژانە هەتا کوکەی کۆڵ بە کۆڵی و بگرە و بەردە و بارباری کورد دەستکێشی تاوان فرێدەن، دەستی برایەتی بێنن، کراسی ئاشتی بنێرن بۆ یەعقوبی بیماری کورد، وەرن ڕابن دەسەڵاتداران، لە مێژوومان بۆ مێژوومان پەند وەربگرن، ببنە هەتوانی برین و ساڕێژکەری ژواری کورد، بەڵێ لە پایتەختی ئاشتییەوە. ئەم پەیامە ئاراستەی دەسەڵاتداران دەکەین بە هیوای ئەوەی کە ڕابردوو، غەم و خەفەت، مەینەتی، میحنەتی کورد لەبەر چاو بگرن. خۆشەویستان، ئەمڕۆ دەمەوێ بە کورتی دوای ئەم پێشەکیە باس لەوە بکەم هیچ ئوممەتێک لەسەر زەویدا خوای میهرەبان لە ناوی نەبردووە ئیلا بەهۆی کۆمەڵێک هۆکارەوە نەبێ کەواتە ئەسباب هەلاکی الامم هۆکارەکانی تیاچوونی ئومەت و گەلان چییە پێویستە ئێمە پەند لە ڕابردوومان وەربگرین دوێنێ و ئەمڕۆمان ببەستینەوە بە سبەینێمانەوە بۆیە زۆر گرنگە مێژووی ئومەتان بخوێنینەوە و بزانین خوای پەروەردگار بە دەسەڵاتە یان لە ژێرتانەوە زیلزال و بورکانتان بۆ بنێرێ، یان ترس بکا بە باڵاتانا، تەفرەقە و ناکۆکی بکەن، هەموو ئەمانەش دەزانن بەرهەمی چییە؟ خوای پەروەردگار عەزاب لە هیچ قەومێک ناگرێ، بەڵکو پێمان دەفەرمێ، انظر، سەرنج بەن، تێبفکرن، مێژووی گەلان بخوێننەوە، خوای پەروەردگار دەفەرمێ لعلهم یفقهون تێبگەن بزانن بۆ گەلان وایان بەسەر هاتووە هۆکارەکان زۆرن بۆ تیاچوونی ئومەتان یەکەمین هۆکار ئەوەی کە لەم سەر زەوێدا ئومەت بێ خاوەنی خەڵک و خاک و دین بوو بێ یەکەمین هۆکار بۆ تیاچوونیان بریتی بووە لە ئەڤڵم ستەمکردن بەڵێ ستەمکردن گەورەترین ستەم ئەوەیە ئینسان لەگەڵ خوای میهرەباندا شتێکی تر بپەرستێ لەگەڵ خوای میهرەباندا ئومێدی بە دروستکراوێکی تر هەبێ لەگەڵ خوای میهرەباندا داوا لە شتێک و دروستکراوێکی تر بکات زوڵم بریتیە لە لە دەرچوون لە ڕێگا و ڕێبازی پێغەمبەری ئازیز زوڵم بریتییە لە ستەم لە یەکترکردن، پیاو لە هاوسەر، هاوسەر لە خێزانی خۆی، باوک لە منداڵ، منداڵ لە باوکی خۆی، زوڵم بە هەموو جۆرەکانیەوە، خوای میهرەبان شانزە جار لە قورئاندا دەفەرمێ اهلکناهم بە هیلاک مانا بردن، دەزانن بۆ؟ دەفەرمێ لما ظلموا کاتێ زوڵمیان کرد، بۆیە خوای میهرەبان بەڵکو دەفەرمێ وەئیدا خوای پەروەردگار لە ئاەتێکی تردا دەفەرمێت قومی عاد و سەمود و هەر هەمویان بە جۆرێک لە جۆرەکانی زوڵم لە ناومان بردن کە زوڵمەکەیان بریتی بوو لە کەذب الرسل پێغەمبەرانیان بە گفتار پێغەمبەرانیان بە کردار بە درۆ خستەوە کاتە جۆرێک لە جۆرەکانی زوڵم کە بوو بە هۆی تیاچوونی ئومەتان بریتی بوو لە بەرپەچدانەوە و بە ڕاست نەزانینی پێغەمبەران و پەیامی پێغەمبەران کەواتە دەبێ بەرچاومان ڕوون بێت زوڵم خوای میهرەبان حەرامی کردووە لەسەر خۆی حەرامی کردووە لە نێو ئیمانداراندا بۆیە دەبێ هەڵوەستە بکەین ظلم ظلماتی ڕۆژی قیامەتی بەدواوەیە ظلم و ستەمکردن نەهامەتی و نەمانی ڕسپ و ڕۆزی و خێر و بەرەکەتی بەدواوەیە بۆیە دەبێ بزانین خاوەنی هەر زوڵمێکی هەر کەسێکی لە هەر ئاستێکدای ئەگەر کاتی بەهیلاکاچوونی ئوممەتێک هاتبێ دەبێ ئەوە بزانن لە ڕێگەی پێغەمبەران و صالیحین و عولەماوە ئاگادارمان کردوونەتەوە و پێمان وتوون بەندەی خوا بن لەگەڵ یەکتریدا چاک بن تەبا بن برا بن دادگەری بەرپا بکەن لە نێو خۆتانە بەڵام کاتێک هەر ئوممەتێ پشتی لەمە کردبێ خوای گەورە دەفەرمی ئەگەر هاتوو ئەم ئوممەتەیە ففسقوا فیها ژیانیان بوو بە دەرچوون لە یاسای خوای میهرەبان زوڵم و ستەمیان لە یەکتری کرد دەفەرموێ ئەم کەومە ئەم قەومەیە فدمرناها تدمیرا بەهۆی زوڵمیان، بەهۆی دەرچوونیان لە یاسای خوا و پێغەمبەرەکەیان، بەهۆی ئەوەی کە بەڕاستی دادگەر نەبوون لەگەڵ یەکتریدا، خوای گەورە دەفەرمێت تەدمیرم کردن تەدمیرا، ڕەگ و ڕیشەیان دەردێنێ، چونکە زوڵم و ستەم لە یەکتری دەکەن. یەعنی چی ڕەگ و ڕیشەیان دەردێنێ؟ لە ئەنجامی ئەوەی کە ئەم قەومەیە لە بەند لە ئەوەی کە یاسایان هەبوو، مامۆستایان هەبوو، پێشەوایان هەبوو، بەڵام ڕۆچوون لە خۆشگوزەرانی دونیادا، بەڵێ موسڵمانان، شەهەوات، حەز و ئارەزووەکان، ئەگەر جڵەوگیری نەکرێت دەبێت بە جێگرەوەی شەریعەت. جێبەجێکردنی شەریعەت ئەرکی سەرشانی موسڵمانە نەک جێبەجێکردنی داخوازییەکانی شەهەوات و شوبوهات، گومانەکان و حەزەکان، بۆیە زۆرن ئەو ئوممەتانەی کە بەهۆی خۆشگوزەرانیەوە تیاچوون، بەتایبەتی ئوممەتی موسڵمان، لە بەرامبەر بەڵا و موسیبەتا خۆی ڕادەگرێ، بەڵام لە خۆشگوزەرانی و لە ناز و نیعمەتا یەکسەر یاخی دەبێ، ان الانسان لیطغی ان رآه استغنی، دەوڵەمەند نییە وا دەبینێ کە دەوڵەمەندە، بۆ خۆی قەناعەتێکی بۆ دروست دەبێ کە دەوڵەمەندە یەکسەر یاخی دەبێ، بۆیە دەبێ بەڕاستی هەموو لایەکمان بزانین کە، ئەگەر بێت و شەهەوات و حەز و ئارەزوەکان بهێنرێتە دی کۆمەڵگا بەرەو خراپەکاری دەچێ قەومی لوط ئەو قەومە بوون کە باسمان کردووە لە ڕابردوودا شەهەواتیان کرد بە پێشخست بەسەر دەستوری پێغەمبەرەکەیانە خوای پەروەردگار عەذابی لێگرتن بڕواتان هەبێ دەسەڵاتدارانی ئەوروپای ئێستا، غەربی ئێستا، ئەوەی کە پێی دەوترێ عەولەمە و عەلمانیەتی ئێستا، وەڵاهی لە قەومی لوط موفسیدترن، خراپترن. قەومی لوط نەیان کردبوو بە یاسا، لە چەندین وڵاتی ئەوروپادا بە ڕەسمی نێر لە نێر مارە دەکرێ، بە ڕەسمی ئافرەت لە ئافرەت مارە دەکرێ، ئافرەت لە سەگ و لە حەیوانات مارە دەکرێ، ئیتر کارەسات و مەینەتی بۆ مرۆڤایەتی بە گشتی بە تایبەت بۆ ئافرەت لێرەوە دەستی پێکرد کە ئافرەت بوو بە هاوەڵی چی پەیامی خۆی لەدەستدا بوو بە هاوەڵی ئاژەڵان بەڵکو بوو بە کاڵایەک کە هەمووان بازرگانی پێوە دەکەن بەڵکو بوو بە جێگایەک حەزەکانی خۆیانیان تیا خاڵی دەکەنەوە و دواتر هیچ حسابێکیان بۆ ناکرێ بۆیە دەبێ بەڕاستی هەموو لایەکمان بزانین کە ئێمەی مسلمان چۆن دەڕوانینە دنیا خوشک و برای مسلمانم پێناسەی دنیا بۆ من و تۆی مسلمان ئەمەیە دنیا ئێمە لە بەرامبەریدا وا وا لێی حاڵین، حلالها حساب و حرامها عذاب، ئەوەی کە حەڵاڵە حسابی لەسەرە، ئەوەی کە حەرامە عەذابی بەدواوەیە. ئەمە تێگەشتنە بۆ دنیاداری، ئەمە مامەڵەکردنە لەگەڵ حەز و ئارەزوەکانی خۆمانە. پێغەمبەری ئازیز دوای نیوەڕۆیەک لە گەرمایەکی زۆر گەرمدا برسێتی زۆری بۆ دێنێ و لە ماڵ دەچێتە دەرەوە و ڕوو دەکاتە باخی یەکێک لە سەحابەکان عومەری کوڕی خەتاب هەمان شێوە برسێتی لە ماڵ دەری دێنێ و لەم باخەدا کۆیان دەکاتەوە ئەبوبەکر کۆ دەبێتەوە پێغەمبەری ئازیز دوای ئەوەی کە دانیشتون کەمێک ئاوی سازگار دەخۆن خورمایەک دەخۆن ئەزانی چی فەرموو بەم دوو خەلیفە ئازیزەیە فەرمووی وەڵڵاهی خوای پەروەردگار لەتوسئەلن یەومەئیذ عن النعیم لێمان دەپرسێتەوە لەم نیعمەتانە نیعمەتی سێبەر نیعمەتی ئاو نیعمەتی خورما کەواتە زۆر گرنگە بەڕاستی تێڕوانینی ئێمە لە بۆ نیعمەتەکان ئاوا بێ کۆمەلگای مسلمان کۆمەلگایەکی تەندروستە دەزانێت چۆن مامەڵە دەکات عمری کوری خەتاب دەفەرموێ ڕۆژێکیان جابرم بینی جابری کوری عەبدوڵڵا لە قەسابخانەکەی زوبەیرە هاتە دەرەوە وتم ئەوە چییە جابر چیت کڕیوە وتم ئەی خەلیفەی مسلمانان خێزانم حەزی لە تۆزێک گۆشت بوو کڕیومە بۆی ئیمامی عومەر فەرمووی کەفا بالمەڕئی شەڕەن ئەی یەشتەریە کولە مەشتەها بەسە ئینسان خێری تیا نەمێنێ کەوتبێتە ناو شەڕەوە ئەگەر نەفسی حەزی لە هەرچی کرد بۆی بەدی بێنێ دونیا دونیایە بەهەشت نییە دونیا سجنی ئیماندارە خۆوە نەبێ ئیمامی عومەر بە حەرامی زانیبێ خۆوە نەبێ ئیمامی عومەر دەست بگرێ لەوەی کە خێزانی ڕەنگە تەواو پێویستی بەو خواردنە بێ دەیەوێ ئوممەتی موسڵمان ئاگادار بکاتەوە ئەگەر هەرچی چاو حەزی لێکرد و هەرچی گوێ بیستی و هەرچی چاو لە تەلەڤزیۆنا بینی ئەگەر یەکسەر تۆ هەڵپەی بۆ بکەیت و پەلاماری بۆ بەری خێرت یا نامێنێ دەبی بە عەبدی دینار و دۆلار دەبی بە ژێر قەرز و قۆڵەوە کەواتە ئێستای ئێمە زۆر پێویستمان بەمە هەیە کە بەدیهێنانی حەزەکانمان لە دنیا هەمووی نایەتە دی ئەمە دونیایە دونیا دەبێ من و تۆی مسلمان بزانین کە بەهەشتی یەکجارەکی ئێمە لە دوای مردنمانەوەیە بەهەشتی یەکجارەکی ئێمە ئەو ساتە وەختەیە کە نامەی کردارەکانمان بەدەستی ڕاستمان وەردەگرین ئەو ساتە وەختەیە کە پێغەمبەری ئازیز دەرگای بەهەشتمان بۆ دەکاتەوە و ئینشاءاللە بە دیداری خوای میهرەبان بە دیداری پێغەمبەری ئازیز لەگەڵ مسلمانان پێدەخەینە بەهەشتەوە لوتبەرزیتان کرد لە دونیا حاڵی نەبوون لە ژیان زۆر ڕۆچوون لە خۆشیەکانی دونیادا بەڵێ مسلمانانی ئازیز خۆشگوزەرانی هەمان بوو نەمان زانی سوپاسگوزاری پێویستی بکەین سەرۆت و سامانی ئەم وڵاتە زۆر بوو گومانی تێدانە دەسەڵاتداران بینی ئەرز و ئاسمان گەندەڵ و گەندەڵکارن بەڵام میللەتیش نەمان زانی قەدری بگرین پاشەکەوتمان نەکرد هەموو بوو بە ژێر قەرز و قیستەوە بووین بە عەبدی مۆدیل و سەیارە و ڕەقەمی گرانبەهای مۆبایل و ڕەقەمی تایبەتی سەیارە و باڵەخانە بەرزکردنەوە و میوان گۆڕین و مەتبەخ گۆڕین لەسەر حسابی چی گیرفانی بەتاڵ و پاشەکەوتێکی دیاریکراو، بۆیە دەبێ بەڕاستی بە خۆماندا بچینەوە و بزانین ڕۆچوون لە ناز و نیعمەتە یەکێکە لەو مەترسیانەی کە ئوممەت تووشی هەلاکەت و ناڕەحەتی دەکات، بۆیە دەبێ بەڕاستی ئاگامان لێبێ نەبین بە عەبدانێک کە پێغەمبەری ئازیز دەفەرموێ لووتیان بشکێ تیا بچن عەبدی دینار و درهەم و دۆلار و مۆدیل و مۆدیلبازی بڵێ موسڵمانانی ئازیزم زۆرخۆری، خۆشخۆری، هەڵپەی زۆر بۆ خواردن برای موسڵمانم ئا پێغەمبەری ئازیز دەفەرموێ زیانەکانی تەمەڵتان دەکات لە عیبادەت مزگەوتەکانتان چۆڵ دەبێت عیبادەتتان پێ ناکرێت قەڵەو دەبن لەشکری نەخۆشی ڕووتان تێدەکات مزگەوتەکان چۆڵ ماڵەکان چۆڵ خەستەخانەکان پڕ لە نەخۆش بۆ یەکێک لە زیانەکانی زۆرخۆری خۆشخۆری هەڵپەی بێجێیە بۆ خواردن و خواردنەوە بۆیە پێغەمبەر هەر لە یەکێک لە خواناسان دەفەرموێ ئەی مسلمان ئەو پاروەی گرتت بەدەستەوە بیر بکەرەوە پێش ئەوەی لە گەروت بچێتە خوارەوە توخوا ئەگەر بێتەوە دەرەوە قێزت دێ سەیری بکەی نەک بیخۆی ئێ مەسیری ئەم خواردنەی تۆ چییە لێرە چووە خوارەوە دەبێ بە پاشڕۆ نە سەیری دەکەی نە بۆنی دەکەی دەبێ بزانی چۆن مامەڵە دەکەی لە تسئەلن یومئذ عن النعیم بەڵێ هۆکاری سێیەمی تیاچوونی ئومەتان بریتیە لە الغلو فی الدین زیادە ڕەوی کردن لە دینە بەناوی دینەوە توندڕەوی، زوڵم و ستەمکردن بە ناوی دینەوە عیبادەتی زیاد چەسپاندن، زیادەڕەویکردن لە دیندارییە، لە بیروباوەڕە، لە مامەڵەکردنە، یەکێکە لەوانەی کە پێغەمبەری ئازیز دەفەرمێ ئییاکم والغلو فی الدین فانما اهلک من کان قبلکم الغلو فی الدین زیادەڕەویکردن لە دینە. یانی چی زیادەڕەویکردن لە دینە؟ بۆ یەکەمین جار بە خزمەتی ئەم فەرموودە گەشتم کە شێخی ئەلبانی لە سیلسیلەی سەحیحی خۆیدا هێناوێتی کە پێغەمبەری ئازیز دەفەرموێ هەلاک و ئوممەتی فی الکتاب واللبن سەرنج بەن ئەفەرمێ بە هیلاکاچوونی ئوممەتی من بەهۆی کتاب قورئانەوەیە و هەروەها بەهۆی شیرەوە پرسیارە لای من و تۆش، سەحابە وتیانەی پێغەمبەری ئازیز یەعنی چی بەهۆی قورئانەوە تیا دەچین؟ جا سەرنج بەن پێغەمبەری ئازیز وەڵامی ئەوان و ئێمەش دەداتەوە دەفەرموێ، یتعلمون الکتاب فێری کتاب دەبن فێری ئەم کتابە دەبن دەزانن بیخوێننەوە لێی تێدەکەن تەفسیری دەکەن بەڵام دەفەرموێ تەفسیری دەکەن لێکی دەدەنەوە بەو جۆرەی علی غیر ما انزل اللە بەو جۆرە نا کە خوا ناردوێتی بەو جۆرە نا کە پێغەمبەر هێناوێتی بەو جۆرە نا کە خەلیفەکانی پێغەمبەری ئازیز کردویانە بەو جۆرە نا کە سەلەفی صالحی ئەم ئومەتە لێکیان داوەتەوە بەڵکو بە حەز و ویستی خۆیان ئەی یعنی چی بەهۆی شیرەوە فەرمووی مەبەستی پێ ئەوە بوو دوای کلکی وشترەکانتانەکەون واز لەبەر لەبەر دێنن لەبەر خاتری مەجلیسێک لەبەر خاتری یاریەک فیدعون الجماعات خوا لە مزگەوتەکانەوە بانتان دەکا حی علی الصلا بەڵام دوو گۆڵیەک بەڵام مەجلیسێک غیبەتێک بازارێک دوکانێک سۆپەرمارکێتێک تیجارەتێک مقاولاتێک پشتی پێ دەکا ئەمە زۆر گرنگە بەڕاستم فەرموودەیە کە ئەفەرموێ نابێ بەڕاستی غلو هەبێ لە دینداریدا لەسەر غلو دەبێ بزانین مسلمانانی ئازیز لە ئێستادا بۆ ئەوەی ئیسلام تونڕەوی نییە هەموو لایەکمان بزانین ئێمە ئومەتێکین بەڕاستی پێغەمبەرەکەمان ڕەحمەتەن للعالەمینە کتابەکەمان بۆ هەموو مرۆڤایەتی هاتووە بەس سەرنج بەن الحمد لله رب العالمین یعنی چی الحمد لله رب العالمین بۆ ناڵی الشکر لله بۆ ناڵی خوایە سپاس بۆ تۆ لەسەر نیعمەتی ئیمان و ئیسلام بۆ تەنها سوپاسی خوا ناکەین لەسەر نیعمەتەکانی خوا بۆ ئیمانداران چونکە ڕەحمەتی خوا الرحمن پێش خراوە بەسەر الرحیمە ڕەحمەتی خوا بارانی خوا خۆری خوا ئەرزی خوا بۆ کافر و بۆ مسلمانە کەواتە دەبێ ئێمە بزانین کە لەم ژیانی دنیایەدا چۆن مامەڵە دەکەین لەگەڵ دینداریدا بۆیە پێغەمبەرەکەمان عەلەیهی سەڵات وەسەلام ڕەحمەتە بۆ مرۆڤایەتی کەواتە ئیسلام ئاینی ژیانە ئیسلام ئاینی مرۆڤ دۆستیە ئێمە ئەو پەیامەمان پێیە کە بەڕاستی دەمانەوێ فەتحی دڵەکان بکەین فتوحاتی ئیسلامیە توانیوێتی ئیسلام بگەینێتە ئەو پەڕی سەر زەوی بۆیە ئەم سەری قورئان بۆ ئەو سەری قورئان ڕاستە شمشێری تێدانە بەڵام پێغەمبەری ئازیز بە غەزاواتەکانیشی بەڵێ بە غەزا و جیهادەکانیشی هەرتوانیوێتی دڵەکان ئاوادان کاتەوە ناعەدالەتی لەسەر زەویدا نەهێڵێت کەواتە مسوڵمانی ئازیز ئەگەر بمانەوێ تیا نەچین و ئومەتێکین و هەڵبستینەوە دەبێ کوفرانەی نیعمەتەکانی خوا نەکەین بەڵکو شکرانەی نیعمەتەکانی خوا بکەین دەبێ هەموو لایەکمان بزانین کێشانە و پێوانەکان لای هاوڵاتی و بازرگان هەتاوەکو دەسەڵات و دەسەڵاتداران کێشانە و پێوانەیەکی عەدل و دادگەرانە بێ ئەگەر بمانەوێت یا نەچین وازهێنان لە ئەمر بە مەعروف وازهێنان لە نەهی لە منکەر غەڵەتێکی زۆر گەورەیە ئوممەتان کاتێک تیاچوون کافەرمیە کان و لا یەتەناهەونە عەم مونکەرین فەعەلوو باوکێک ئەمر ناکا بە منداڵەکەی بە عیبادەت و بە چاکە دایکێک ئەمر ناکا بە کچەکەی بە حیجاب و بە داپۆشراوی وا دەزانی نوێژی هەینی بەسە وا دەزانی بەس ئەرکی مەلایە ئەرکی تاک تاکی مسلمانە ئەمرکا بە چاکە و ڕێگری بکە لە خراپەکاریەکان ئەگەر بمانەوێت یا نەچین دەبێ مخالەفەی ئەمری پێغەمبەری ئازیز نەکەین دەبێ سونەتەکانی پێغەمبەری خوا زیندوو بکەینەوە ڕیبا سوخۆری پشتی کۆمەلگا دەشکێنێ بەداخەوە هەرێمی کوردستان واللهی ڕیبا باڵی کێشاوە بەسەریدا واللهی زۆر بە بەرنامە ئەم میلەتە ڕیبای دەرخواردرا بەڵام ڕیبا ئەوروپا هەڵدەوەشێنێ هەرێمێکی بێ ئەساس، بێ بنەما، بێ ئیقتیساد، خۆشخۆری، فرەخۆری، بەکاربەری، بێ بەرهەم، ڕیبا، ڕەگ ڕیشەمان دەردێنێ، دەبێ بزانین بەڕاستی کاسبکاری بەڕێز هەتاوەکو دەسەڵاتداران هەر قەرزێ بە ڕیبا بیکەن نەوەکانی داهاتوومان دوای پانزە بیست ساڵی تر ئینجا قورت دەکرێ بەسەریانا بۆیە خۆتان لە ڕیبا بپارێزن زینا ئومەت بە هیلاکا دەبا کەواتە فەساد ظلم گەندەڵی ئوممەت لەناو دەبا ئەی چی ئوممەت هەڵدەسێنێتەوە بریتیە لە ئیسلام لە ئیمان لە چاکەکاری لە خزمەت لە عەدالەت و لە دادگەری مسڵمانانی ئازیز کۆی ئەم وتارەیە پێمان دەڵێ ئێمەی میلەتی کوردی مسلمان ئومێدمان بە ڕەحمی خوای میهرەبانە میلەتێکی زیندوین خاوەنی ئیسلامین بەڵام میحنەت و ناڕەحەتی هاتووە بەسەرمانا بەڵام لە یادمان بێ ئێمە ئەو میلەتەین کە زۆرمان بڕیوە زۆریشمان ڕشتووە زۆر هەولیش دراوە دڵنیابن خوای پەروەردگار ئیمانداران پشتیان تێناکا خوای میهرەبان دڵنیابن عاقیبەت بۆ تەقواداران و لە خواترسانە کەواتە چارەسەری ئێمە بریتیە لە ئیسلامەتی و لە دینداری خوای بە خاتری ئیسمی عەظەمت بۆخاتری یەکە یەکەی ناوە پیرۆزەکانت یا اللە لێت داواکارم لەسەر ئەو ئیسلامە بمانژێنە خوایە بۆ ئەو ئیسلامە بمانژێنە لەسەر ئەو ئیسلامە زیندومان بکەرەوە یا اللە خوای پەروەردگار پەنا دەگرین بە تۆ لە عەذاب و ناڕەحەتیەکانت یا اللە خوای پەروەردگار پەنا دەگرین بە تۆ لە بەڵا و مصیبەتی ئاسمان و زەوی خوایە خوای پەروەردگار سوپاس گوزاری نیعمەتەکانت دەکەین یا اللە خوای لێت داواکارین سوڵتە و دەسەڵاتێک زاڵ نەکەی بەسەر ئێمەدا لە تۆ نەترسێ و ڕەحم بە ئێمە نەکا خوای میهرەبان پەنا دەگرین بە تۆ لە حەرامەکان لە معامەلە خوایە پەنا دەگرین بە تۆ یا ئەڵڵا گەنجی ئەم وڵاتەمان لە ڕیبا لە زینا بپارێزە خوایە ئافرەتانی وڵاتەمان بە حیا و بە شەرم کە خوای پەروەردگار یا ئەڵڵا دین بگێڕەوە بۆ وڵاتەمان زیاتر خوایە یا ئەڵڵا لێ داواکارم لەم ڕۆژی جمعەدا قەیرانەکانمان لەسەر هەڵگرە خوایە خوای پەروەردگار ئەی ئەو زاتەی شیفای ئەیوب پێغەمبەرت دا خوایە شیفای نەخۆشی مسلمانان بە خوای ئەوانەی لەسەر جێگا کەوتون و ئومێدیانە ئێمەی عەبد دوعایان بۆ بکەین یا ئەڵڵا شیفایان بە خوایە شیفای نەخۆشی مسلمانان بە ئەی ئەو زاتەی یونست لە ناو تاریکەکاندا ڕزگار کرد لە تاریکایی نەبوونی و قەرزاری لە تاریکایی شەڕ و شۆڕ ڕزگار کە یا ڕەب العالمین خوایە هیدایەتی گەنجانمان بە یا ئەڵڵا خوایە قەرزی قەرزارمان بارکە